فرانکۆ ماریا ئۆدێت، ناسراو بە نازناوە وێژەییەکەی، ڤۆلتێر، مەردێکی پێشەنگ بووە لە بزووتنەوەی ڕۆشەنبیریی فەڕەنسا لە سەدەی هەژدەمدا. دەستێکی یەجگار باڵای هەبووە لە نووسینی هۆنراوە، شانۆگەری، وتار و پەخشان، چیرۆک، مێژوو، فەلسەفە، جگە لەوەی کە ڕابەرێکی زۆر بڵند بووە لە ئازادکردنی بیروهۆشدا. ساڵی هەزار و شەش سەد و نەوەد و چوار ی زەینی لە شاری پاریس لە بنەماڵەیەکی خۆشگوزەراندا لەدایکبووە. باوکی پیشەی پارێزەر بووە. ئەمیش هەر وەکو باوکی، خۆی گەیاندە خوێندنی قانون، بەڵام لە دواییدا خۆی لێتەکاندەوە. ڤۆلتێر زۆر ناسرابوو بە زیرەکی، پێشبینی، قسەی نەستەق و هۆنراوەی توانج. بەر لە هەڵگیرساندنی شۆڕشی فەڕەنسا ئەم جۆرە زیرەکیانە ببوونە بەڵا و مەترسی بۆ خاوەنەکانیان، ڤۆلتێر یش یەکێک بوو لەو کەسانەی کە بەهۆی هۆنراوە سیاسییەکانیەوە چەند جار دووچاری زیندانی باستیل دەبوو. ئەو ساڵانەی کە لە زینداندا بردیە سەر توانی پەڕاوێک بنووسێ بە ناوی هێنریت. ئەم پەڕاوەی سەرنجی زۆر لە نووسەران و بوێژانی ئەو سەردەمەی ڕاکێشا. پاش ئازادکردنی لە زیندانیش لە ساڵی هەزار و حەوت سەد و هەژدە ی زایینی شانۆگەری ئۆدیبی نووسی کە ئەمیش برەو و ئەنجامێکی زۆر گەوار و سەرکەوتووی لە نێو کۆمەڵگادا بەدەست هێنا. لەو دوو ساڵەی دوا ژیانیدا بەرەبەرە وای لێهات بووە پێشەنگ و کەڵەنووسەرێکی بێهاوتا لە کاروانی وێژەی فەڕەنسادا. ڤۆلتێر چەنێ بلیمەت و لێزان بوو لە نووسینی پەخشان و وشەداڕشتندا، ئاوەهایش زۆرزان بوو. دەیزانی چۆن سوود لەو بلیمەتی وەربگرێت و ببێتە پیاوێکی دەوڵەمەندی سەنگین و پشت بە خۆبەست. ئەوەندەی نەبرد بووە هەرای لەگەڵ یەکێ لە پیاوە ئەرستۆکراتییەکاندا. پاش ئەوەی تێڕ و پڕیان لێدا و بە هەڵواسراوی میرازێکی باشیان کرد، جارێکی تر خرایەوە زیندان، بەڵام پاش ماوەیەکی کەم ئازاد کرا و زۆریان لێ کرد کە فەڕەنسا بەجێبهێڵێت، ئەمیش ناچار پەنای بردە ئینگەلترا، لەوێ نزیکەی دوو ساڵ و نیو مایەوە. ئەو ماوەی لە ئینگلترا باری ژیانی سەرانسەر گۆڕا، لەوێ فێری ئەوە بوو چۆن بە زمانی ئینگلیزی بئاخاوتێت و بنووسێ، لەگەڵ ئەوەیشدا زۆر سەودای بیرمەندە ناودارەکانی ئینگلیز بوو وەک جۆن لۆک، فرانسیس باکۆن، ئیسحاق نیوتن و ویلیەم شکسپیر، ئەوانەی کە زیاتر کاریان تێ کردبوو زانستی ئینگلیزەکان و ڕێبازی تاقیکردنەوەیان کارنامەکانی شکسپیر بوو. بەڵام ئەوەی کە زیاتر هاژ و سەرسامی کردبوو ڕژێمی سیاسی ئینگلیزی بوو کە لە دیموکراسی، ئازادی، مەردمدا خۆی دەبینیەوە. لەو چەشنە ژیانەی کە دەیگوزەراند لە ئینگلترا بۆی دەرکەوت تا چ ڕادەیەک جیاوازییەکی زۆر هەیە لەگەڵ ئەو بارە سیاسییانەی کە لە وڵاتەکەیدا باون، جا کاتێ کە گەڕایەوە بۆ فەڕەنسا، یەکەم نووسراوەی فەلسەفەیی لە ساڵی هەزار و حەوت سەد و سی و چوار ی زایینی دا بڵاو کردەوە بە ناوی چەند نامەیەکی فەلسەفەیی. ئەم نووسراوەی بووە سەرەتایەکی پڕشنگدار و ڕاستڕەو لە بزووتنەوەی ڕۆشنبیریی فەڕەنسا دا. تیایدا زۆر بە وردی ڕژێمی سیاسیی ئینگلیز و کارنامەکانی جۆن لۆک و بیرمەندەکانی تری یەکاڵا دەکاتەوە. بە جوانی ڕوونی دەکاتەوە و دەیخاتە ڕوو، ئەم نووسراوەی لەلایەن دەسەڵاتدارانی فەڕەنساییەوە دەستی بەسەردا گیرا و دیسان ناچار کرایەوە پاریس بەجێبهێڵێت و بەرەو شاری سیری ڕێبگرێتەبەر کە دەکەوێتە خۆرهەڵاتی فەڕەنساوە. زۆربەی ئەو پانزە ساڵەی پاش دەرکردن لەوێ ژیانی بردە سەر. لەوێش کەوتە داوی دڵدارییەوە لەگەڵ مادام دی شاتلیت. کە ژنی مەرکێزیەک بوو. ئەم ئافرەتە زۆر سەلار و ڕۆشەنبیر بوو. بە تەنگ ڤۆلتێرەوە زۆر دەهات. بەڵام لە ساڵی هەزار و حەوت سەد و پەنجا ی زاینیدا مرد. پاش ساڵێک بەسەر ئەو بەسەرهاتەیدا، لەسەر داخوازی فرێدریکی گەورە پاشای ڕووسیا چوو بۆ ئەڵمانیا. سێ ساڵ لە کۆشکی فرێدریک شا لە پۆتسدامدا مایەوە. بەڵام دۆستایەتییان ئەوەندەی نەخایاند، لەوێش ناچار کرا لە ساڵی هەزار و حەوت سەد و پەنجا و سێ ی زایینیدا ئەڵمانیا بەجێبهێڵێت لە پەنایەک نزیک بە شاری جنێڤ لە ترسی فەڕەنسا و فرێدریک شا جێی خۆی بکاتەوە. بەڵام بیرە ئازادییەکانی وای لێکرد کە ئەویش واتە جنێڤ سویسرا ببێتە مەترسی بۆی، لەبەر ئەوە پەنای بردە شوێنێک نزیک بە شاری ڤێرنێ کە لەسەر سنووری فەڕەنسا و سویسرادایە، تاکو بتوانێت لە دوو لاوە دەرفەتی هەڵاتنی هەبێ ئەگەر زۆری بۆ هات. لەوێ نزیکەی بیست ساڵی ژیانی بە ئاسوودەیی بردە سەر. لەو ساڵانەی ڕا بە لێشاو زاخاوی دڵی خۆی و کارە وێژەیی و فەلسەفییەکانی هەڵدەڕشت، هەر لەوێش پەیوەندی دەکرد بە بیرمەندانی ئەوروپاوە و پێشوازی لێ دەکردن. ڤۆلتێر نووسەرێکی خاوەن فرەبەهرە و زۆر زرنگ بوو. ئەو نووسراوانەی خۆی دەدا لە پتر سی هەزار پەڕە. ئەمانەی هەموو بریتین لە چامەی پاڵەوانی و هۆنراوەی ستران، هەندێک نامەی تایبەت بە خۆی، داستان، پاستان و چەندین چیرۆک و نووسراوەی ئایینی. ڤۆلتێر باوەڕی بە لێخۆشبوونی ئایینی هەبوو، بڕوای وابوو کە پیاوە ئەرستۆکراتییەکان هیچ لەو ژیرتر و دادوەرتر نین. گوزەشتنامەکانی پیشانمان دەدا کە چۆن بە پەندێکی ڕێک و ڕەوان ڕەخنە لەو مافە خواییانەی پاشا دەگرێت،